چووە لای فیرعەون و پێی ڕاگەیاند کە خوای ئاموون سەرنگون بووە و لەناو چووە و لە جیاتی ئەو خوای ئاتون خوایەتی ئەکات و فیرعەون بە یەکجاری ئەوی کرد بە فەرماندەی نەگۆڕی سوپا و پێی وت بەتەمام سبەینێ بۆ زیارەتی پەرستگای ئاتون بڕۆم و ئەمشەو لە کۆشکی پاشایەتی میوانداری لە هاوڕێکانم ئەکەم هورمهەب لە بارەی منەوە لەگەڵ فیرعەوندا گفتوگۆی کردبوو وتبووی ئەم پزیشکە و کەسەیە کە کاتێک جێنشین بوویت لەگەڵ تۆدا لە بیابان بوو فیرعەون منی بەبیر هاتبوو بهورم هەبی وتبوو ئەمشەو کە بۆ میوانداری دێیت ئەویش لەگەڵ خۆتدا بهێنە ئینجا هورم هەب هەندێ زانیاری لەبارەی منەوە بە فرعەون دابوو کە بەشێکیان زێدەڕۆیی بوون و وتبوو یەو پزیشکە میسری هاوتای نییە لە جیهاندا و هەموو زانیاریەکی پزیشکی میسر و وڵاتە بیانیەکانی هەیە و تا ئەمڕۆ سەدان کەس لە نەخۆش و بریندارەکانی لە مردن ڕزگار کردووە ئەخناتون فرعەونی ئێمە زیاتر حەزی لە بینینی من کردبوو بەم شێوەیە من بۆ یەکەمین جار وەکو بانگهێشت کراوێک لە میوانداری فیرعەون ئامادە بووم، هەروەها کاتێک کە چوومە ناو کۆشکی فیرعەونەوە بۆ یەکەمین جار لەوێ ژنە میسریەکانم بە مۆدێلی تازەی هاوینەوە بینی، ئەم مۆدێلە زۆر جوان بوو، ژنەکان جلەکانی خۆیان بە شێوەیەک دووری بوو کە سەرنجڕاکێش بوو، هەروەها ئەو ژنانەی لەو میوانداریە بوون دەوری چاویان سەوز کردبوو، ڕەنگی سووری جەرگیان لە گۆنا و لە لێویاندا بوو. هورمهەب منی بردە لای فیرعەون و سەیرم کرد ئەخناتون کە من بە مناڵم ئەزانی گەورە ببوو وەکو پیاوی لێ هاتبوو بەڵام دەموچاوی لەڕ و لاواز بوو چاوی ئەدرەوشایەوە ئەخناتون کراسێکی کەتانی لەبەردابوو کە پێیان ئەوت کەتانی پاشایەتی و کاتێ کە منی بینی وتی سینۆهە من ئەو کاتەی جێنشین بووم تۆم بینیوە و ئەمڕۆ هرم هەب لەبارەی زانستی تۆوە گفتوگۆی لەگەڵ من کرد وتی کە لە میسر و وڵاتانی تر فێری هونەری پزیشکی بوویتە دوایی باسی چۆنێتی باری تەندروستی خۆی کرد وتی ماوەیەکە سەرم ژانەکات و هەر کاتێک یەکێک لە باری شتێکەوە ئەدوێت کە پێچەوانەی حەزی من بێت سەرم ژانەکات و بە جۆرێک ئازارم ئەدا کە نە ئەتوانم خواردن بخۆم و نە ئەنووم پزیشکەکان ژانە سەرەکەی من بە دەرمانی سڕکەر هێورەکەنەوە بەڵام لەم دەرمانانە بێزارم چونکە زانم کە دەرمانی هێورکەرەوە هۆشیاری مرۆڤ پەرت و بڵاوکات و ناهێڵێ بە ئاسوودەی بیر لە خویەکەم بکەمەوە سینۆها ئایا تۆ ئاتو نەناسی ئەو پرسیارە فرعون لە منی کرد پرسیارێکی ترسناک بوو ئەبواە بە وریاییەوە وەڵامم بدایەتەوە پێم وت بەڵێ ئاتو نەناسم فیرعەون وتی، چۆن ئەیناسی؟ وتم، ئەزانم ئاتون شتێکە گەورەتر و بەرزتر لە زانستی من و زانینی هەموو تاکەکانی مرۆڤ. فیرعەون لەم وەڵامە خۆشحاڵ بوو وتی، سینۆهە، ئەو وەڵامەی تۆ داتەوە لەو وەڵامانەی کە خەڵکی تر بە منیان داوەتەوە باشترە، ئێستا پێم بڵێ کە ئایە ئەتوانی بە هۆی قڵیشاندنی کاسەی سەرم چاکم بکەیتەوە؟ وتم، ئەخناتون، چارەسەری ژانە سەرەکەی تۆ پێویستی بە قڵیشاندن نییە، چونکە پزیشک ئەتوانێ بە شێوەیەکی تر چارەسەری تۆ بکات و هەڵیشاندنی سەر چارەسەرێکە کە پزیشکەکان بەکاری ناهێنن مەگەر ئەو کاتێک کە هیچ ڕێگایەکی تر بۆ چاکبوونەوە نەبێ فیرعەون وتی هورم هەب ستایشی تۆی زۆر کردووە و منیش ئەوەندە لە وەڵامەکەت لەبارەی ئاتونەوە ڕازیم کە حەزەکەم پلە و پایەکت بدەمێ و خۆ دەزانی کە سەرقڵی شێنی پاشایەتی کە پیر ببوو مردووە و جێگاکەی چۆڵە و من تاوەکو ئێستا کەسم لە جیاتی دانەناوە بەڵام تۆ لەمەو دوا ئەبیتە سەرقڵی شێنی پاشایەتی و لە ڕۆژی ئەستێرەی سەگەوە لە سوودەکانی ئەم پلە و پایەیە کەڵک وەرەگری و فەرمانەدەم کە لە خانەی ژیان بەو پلەیە بتناسن. لە دوای ئەم وتەیە هورمهەب منی لە فیرعەون جیا کردەوە و ئێمە بۆ نانخواردن بەرەو تەلارێکی تر چووین و هورمهەب وتی جێگای سەرقڵی شێنی پاشایەتی لە لای ڕاستی فیرعەون و بنەماڵەی پاشایەتییە و من و هورمهەب هەردووکمان لەوێ دانیشتین. لە کاتی نانخواردن ڕوانیم فیرعەون نە گۆشتی مراوی و قازە خوات و نە گۆشتی مەڕ و مانگا و ماسی، بەڵکوو نانێکی کرد، کرد و دەستی بە خواردنی کرد و لە جیاتی شەراب ئاویان بۆ خستە ناو پەیمانەکەی و نۆشی و لە دوای ئەوەی تێربوو ڕووی کردە ئامادەبووان وتی بەگەلی میسر بڵێن خواردنی فیرعون واتە ئەخناتون حەقیقەت و ئاشتی و نان و ئاوە و خواردنەکەی لەگەڵ خواردنی هەژارترین بەندەکانیش جیاوازی نییە بەڵام لە دوای ئەو شەوە بۆم دەرکەوت چونکە خۆم بینیم کە فیرعون گۆشتی مرای و قاز و مەڕ و مانگاژە خوات و شەرابیش ئەنۆشێتەوە بەڵام لە چۆنێتی نان خواردنەکەی بەرنمەیەکی ڕێک و پێکی نەبوو هەندێک کات حەزیە کرد نان و ئاو بخوا و هەندێک کاتیش نانی هەر نەخوارد. میوانەکان لە دوای نان خواردن چوونە ژوورێکی ترەوە و لەوێ بینیم پیاوێکی قەڵە و لێم نزیک بوو و من سەرەتا نەمناسیەوە بەڵام کاتێک کە ڕوانیمە چاوەکانی زانیم توتمسی هاوڕێ دێرینەکەی خۆمە لە ناسینەوەی زۆر خۆشحاڵ بووم و لە ئامێزم گرت و ماچم کرد وتم توتمس بۆ بینینی تۆ چوومە مەیخانەکەی کە جاران لەوێ بەیەکەوە دائەنیشتین بەڵام پێیان وتم کە تۆ هیچی کە بۆ ئەو مەیخانەیە ناڕۆیت توتمس پێکەنی وتی، ئاخر من بوومەتە پەیکەر تاشی پاشایەتی و پلەوپایەکەم ڕێگا نادا بۆ ئەو جێگایە بڕۆم، سەرەڕای ئەوەش هەندێ هاوڕێم پەیا کردووە کە بەردەوام بۆ خواردنی بەتام و لەزەت و خواردنەوە بانگهێشتم ئەکەن بۆ ماڵەکانیان و پێویست ناکا بۆ خواردنەوە بچم بۆ ئەو مەیخانەیە، وتم توتمس لەبەر ئەوەی تۆ پەیکەر تاشی پاشایەتی دیارە پەیکەرەکانی فیرعەون کە لەسەر ئەستوونەکانی پەرستگای نوێی ئاتون دروستکراوە تۆ ڕەنگڕێژیت کردووە. توتمز وتی ئێمە چەند پەیکەر تاشێکین کە بەیەکەوە کارەکەین و لە هونەری ڕاستەقینە بەو شێوەی کە لە کریت سەرنجی خەڵکی ڕاکێشێ ئیلهام وەرەگرین و ئەو کاتێ کە خوای درۆینی ئاموون بەسەر میسردا فەرمانڕەواییە کرد ئێمە ناچار بووین بنچینەکانی هونەر بخەینە ژێر پێمانەوە و لە دروستکردنی بتەکان و شێوە کێشان پەیڕەوی لە یاساکانی خوای درۆین بکەین و ئەگەر کەمێک لەو شێوەی لامان بدایە کاهینەکانی ئەو خویە درۆزنە ئێمەیان بە کافرە زانی و ئەیان کوشتین ئەوان ئەیانوت هەر جۆرە هوەرێک کە پێچەوانەی یاساکانی خوا ئامون بێت کفرە و هەر هوەرمەندێک شێوەیەکی ڕنگڕێژی بکردایان پەیکەرێکی دروست بکردایە کە وەک شێوەی هوەری ئامون نەبوایە شایانی کوشت نەبوو ئێمە هوەرمەندانی ڕاستەقینێ و دڵسۆز کە لە هوەردا باوەڕمان بە ئازادی هەبوو لەبەر ئەوەی نەمانتوانی خۆمان بکەینە هاوڕەنگی دەوروبەر و لە نەفامێتی شوێنکەوتوانی خوای پێشوو پەیڕەوی بکەین تووشی برسێتی ئەبووین و ئاوی جۆمان ئەخواردەوە و هەندێ کات تەنانەت ئاوی جۆشمان دەست ناکەوت بەڵام ئەمڕۆ ئازادین و ئەتوانین بە ئازادی خەریکی هونەرەکەی خۆمان بین و هەرچییەکمان بوێت دروستی بکەین. من توتمسم بە هورمهەب ناساند و پێم وت ئەم پیاوەی ئەیبینی هونەرمەندێکی بێهاوتایە و فرعون لەبەر ئەوەی بایەخی ئەوە زانێ کردوێتی بە پەیکەرتاشی پاشایەتی هورم هەب بە بینینی پەیکەرتاشی پاشایەتی خۆشحاڵ بوو بەڵام بە بۆنەی پلەوپایەکەی زۆر خۆشحالێکی خۆی دەرنەبڕی بەڵام توتمس کاتێک شێوە و ئەندامەکانی لەشی هورم هەبی بینی پێیوت من زۆر حەزەکەم پەیکەری تۆ دروست بکەم و لە پەرستگای ئاتوندا دایبنێم چونکە تۆ ڕزگارکەری ئاتون و ڕوخێنەری خوای درۆینی ئامونی و شایستەی ئەوەی کە پەیکەرەکەت لە پەرستگای نوێت دابنرێ هورم هەب بە شێوەیەک لە موتەی دڵخۆش بوو کە دەموچاوی لە خۆشیا گیرسایە و من هەستم کرد کە هۆی شادەکەی بۆ ئەوە ئەگەڕێتەوە کە تا ئەو ڕۆژە هیچ کەسێک وێنەی ئەوی نەکێشا بوو پەیکەریان بۆ نەتاشی بوو توتمز یەکەمین جار بوو ئەیەویست پەیکەری ئەو لە بەرد بتاشێ. لەو کاتەدا کە ئێمە لە بارەی پەیکەری هورمهەب گفتوگۆمان ئەکرد بینیم هورمهەب لە ناکاودا هەڵسا و دەستەکانی بە ئەژنۆیە ناو داچەمیەوە. ئێمە سەرنجمان دایە ئەو جێگای کە هورمهەب سەری بۆی دانەواندبوو. ڕوانیمان نەفرتیتی شاژنی میسر کە هاوسەری ئەخناتونە بەرەو ئێمە دێت بۆیە ئێمەش هەڵساین و بەرامبەری داچەمینەوە نەفرتیتی مۆدێلی نوێی جلوبەرگی خانمەکانی کۆشکی لەبەر کردبوو کاتێک گەیشت ئێمە دەستی خستە سەر سینەی و سیرم کرد ئەنگوستی لە و بازنی لە دەستدا نییە چونکە نەیویست بەهۆی بازن و ئەنگوستی لە جوانەکەی خۆی لەناو ببە شاژن ڕووی کردە من وتی سینەها دەستەکانم بۆ پەروەردەکردنی مناڵێکی کوڕ بێسەبریەکەن چونکە فرعون کوڕێکی ئەوێ کە لە دوای ئەو لەسەر تەختی پاشایەتی میسر دابنیشێت و هەردووکمان بە بۆنەی ئەوەی کوڕم نەبووە نیگەرانین و لە خوایە درۆزنەکەی ئامون کە سەرنگونمان کردووە ئەترسێین و ئەزانین کە لە کەمینی ئێمەدایە من دوو کچم بووە بەڵام تاوەکو ئێستا کوڕم نەبووە و لەبەرەوەی بیستم کە تۆ پزیشکێکی گەورەی و لە وڵاتانی دەرەوە زانیاری فراوانت کۆکردۆتەوە پێم بڵێ کە چ کاتێک کوڕم ئەبێ من هەوڵم دا جوانیەکەی فەرامۆش بکەم و بە چاوی پزیشکێکەوە بڕوانمە نەفرتیتی و پێم وت ئەی ژنی فیرعەون باشتر وایە کە تۆ لە ئارەزووی لەدایکبوونی کوڕدا نەبی چونکە بەشی دواوەی ئەندامەکانی لەشی تۆ باریکە و ئەو ژنانەی بەشی دواوی لەشیان پانایی کەم بێ هەر کاتێک کوڕیان ببێ لەوانەیە لە کاتی مناڵبووندا بمرن شاژن وتی هەرچۆنێک بێ من حەزم لە کوڕە و تۆ ئەبێ چارەسەرێک بدۆزیەوە کە من کوڕم ببێ وتم ئەی نەفرتیتی هیچ کەسێک جگە لە ئاتو ناتوانێت دەستنیشانی نێر و مێبوونی ئەو مناڵە بکە کە لەسکی دایکیدایە و من لە وڵاتانی تر هەندێ پزیشکم بینی کە ئەیانوت ئەتوانن وابکەن کە ژن کوڕ یان کچی ببێ بەڵام زۆربەیان درۆیان ئەکرد و هەر کاتێک کە درۆکەیان دەرەکەوت ژنە زاوەکەیان تاوانبار ئەکرد کە بەپێی فەرمانی ئەوان کاری نەکردووە و ئەوان ئەیانزانی کە ئەو فەرمانانەی ئەیاندەنێ ئەوەندە ورد و گرانە کە ژنەکان ناچار ئەبن هەندێ لەو فەرمانانە پێشێل بکەن و ئەمەیان ئەکردە بەهانە بۆ ئەوەی نەزانی خۆیان داپۆشن بەڵام من درۆت لەگەڵدا ناکەم و دان بەوەدا ئەنێم کە ناتوانم دەرمانێکت بدەمێ کە بەهۆیەوە کوڕت ببێ ئەگەرچی لەبەر ئەوەی تۆ دوو کچت بووە دوور نییە مناڵی سێمت کوڕ بێ بەڵام لەم بارەیەشەوە بەڵێنی تەواوت نادەمێ نەفرتیتی کە بە زەردەخەنەوە گوێی لە قسەکانی من گرتبوو لە دوای ئەوەی وتەکانم تەواو بوو مەلول بوو تێگەشتم کە قسەکانی من دڵگرانی کردبوو توتمس کاتێک کە بینی شاژن ناڕەحەت بوو هاتە ناو گفتوگۆکەمان و وتی، ئەی نەفرتیتی، تۆ بۆچی لە بوونی کچ دڵگرانەبی، تۆ جوانترین ژنی جیهانی و هەر ئەوە باشترە کە بەردەوام کچت ببێ بۆ ئەوەی کچەکانت وەکو تۆ جوان بن و جوانیەکەتان جیهان ڕووناک بکاتەوە، من کچە گەورەکەی تۆم بینی و ئەزانم کە چەند جوانە و ئەمڕۆ هەموو ژنەکانی کۆشک هەوڵەدەن بە جۆرێک ئارایش بکەن کە وەک ئەویان لێبێت و من زۆر حەزەکەم کە پەیکەرێکی تۆ دروست بکەم بۆ ئەوەی هەزاران ساڵ دوای مردنی تۆ خەڵکی جوانیەکەت ببین و پیاە هەڵبدەن و ناوی نەفرتیتی هەمیشە لە جیهاندا ناوی جوانی بێ نەفرتیتی زەردەخەنەیەکی هاتێ و دیار بوو لە قسەکانی پەیکەر تاشی پاشایەتی دڵخۆش ببوو دوایی لە ئێمە دوورکەوتەوە. ڕۆژی دواتر من مەریتم لە کلکی تیمسا حێنایە دەرە و لەگەڵ خۆمدا بردم بۆ ئەوەی دیمەنی ڕۆشتنی فرعون بۆ پەرستگای نوێ ببینێ مەریت کراسی مۆدیلی نوێی خانمەکانی لەبەر کردبوو ئەگەرچی بە خزمەتکارێکی مەیخانە لە قەڵەمەدرا بەڵام کاتێکە لەگەڵ ئەودا لە مەیخانە هاتینە دەرە و لە شەقامەکانی تەبەس هەنگاومان ئەنا شەرمدای نەگرتم چونکە مەرید جوان و سەنگین بوو. بەیەکەوە بەرەو پەرستگای تازە ڕۆیشتین و لە بەردەم پەرستگاکە لە جێگایەک کە تایبەت بوو بە نزیکانی فیرعەون دانیشتین و مەرید دەستی خستە سەر شانم و سەرگەرمی تەماشاکردنی قەرەباڵغیەکە بوو. وا هەست دەکەم کە لەو ڕۆژەدا هەموو دانیشتوانی تەبەز لە بەردەم پەرستگا و لەو شەقامانەی کە شوێنی تێپەڕبوونی فیرعەون بوو ئامادە ببوون و لە هەردوولای شەقامی قۆچەکان دەفری پڕ لە گوڵیان دانابوو بۆ ئەوەی کاتێک کە فیرعەون هات خەڵکی گوڵبارانی ڕێگاکەی بکەن لە پاژەوەی من و مەرید لەسەر جێگای خۆمان دانیشتین سەرنجمدا بارودۆخێکی ناسایی ڕوویدا و لە دوای ئەوەی ورد بوومە بۆم دەرکەوت بارە نائاساییەکە گەڕێتەوە بۆ بێدەنگبوونی خەڵکی کاتێک کۆمەڵی هەژار لە گەڕەکێکدا کۆبنەوە لەبەر ئەوەی هەمویان قسەکەن دەنگە دەنگێکی بەردەوامیان لێ بیسترێ بەڵام ئەو ڕۆژە لەو جێگایە کەس قسەی ناکرد و بە شێوەیەک بێدەنگی ئەوی داگرت کە مرۆڤی ناڕەحە دەکرد و تەنها دەنگی قەلە ڕەشەکان و واشەکان هاتە گوێ کە لە ئاسمان دافرین چونکە بەڕادەیەک لە ولاشانی کە لە تەبەزدا کەوتبوون تێر ببوون کە نایەنەویست لەوێ بڕۆن کاتێک کە فێرعون بە سواری کەژاوە هات روانیم کۆمەڵێ سەربازی رەشپێست کە دەموچاویان رەنگ کردبوو لە دوای کەژاوەکەی ئەو بوون، دانانی سەربازە رەشەکان وەکو پاسەوانانی فیرعەون لەو رۆژەدا هەڵەیەکی گەورە بوو چونکە لە نێوان تەماشاچیەکان کەس نەبوو کە لە مەرگەساتی کوشتار و تاڵانی تەبەس لە سەربازە رەشپێستەکان زیانی پێنەگەیشتبێ هێشتا فرمێسکی چاوی ژنەکان وشک نەبووە و برینی پیاوەکان ساڕێژ نەببوو، زۆربەی خەڵکی خانوویان نەبوو، ڕەش پێستەکان ماڵەکانی ئەوانیان سووتاندبوو. لەو ڕۆژەدا فیرعەون تاجی دووقاتی بەسەرەوە بوو، بەپێی نەریتی دێرین دەستەکانی تێکهەڵکێش بە سنگییەوە نابوو، لە دەستێکیدا گۆچان و لە دەستەکەی تری قامچییە بینرا کە نیشانەی پاشایەتی و دەسەڵات بوو. فیرعەون وەکو بت بوو نەئەجوڵایەوە، چونکە لە بۆنە ڕەسمیەکاندا کە فیرعەون بە ناوەڕاستی خەڵکیدا تێئەپەڕێ نابێت بجوڵێتەوە. سەربازەکان کاتێ کە فیرعەونیان بینی نێزەکانیان بەرز کردەوە و هاواری خۆشیان کرد و دەرباریەکان و دەوڵەمەندەکانیش وەکو سەربازەکان دەنگیان بەرز کردەوە، بەڵام ئەم هاوارەیان لە نێوان بێدەنگی و ساردی خەڵکی وەکو دەنگی مێشێک وابوو کە لە ڕۆژێکی زستاندا گیزەگیز بکا ئەوانەی هاواری شادیانە کرد کاتێک کە تێگەشتن خەڵکی بێدەنگەکەی خۆیان نشکاندووە شەرمەزار بوون و دەمیان داخست لەو کاتە داخناتون فیرعونی میسر بە پێچەوانەی ڕێوڕسمی دێرین کە بواە فیرعون وەکو بت بێ جوڵانەوە بێت دەستی لە سەرسنگی هەڵگرت و گۆچان و قامچەکەی جوڵان بۆ ئەوەی سڵاو لە خەڵکی بکا لە ناکاو خەڵکەکە هاتنە لەرزە و دەنگێک وەک دەنگی تۆفان لە حەشامەتەکە بەرز بۆ و هاواریان کرد ئامونمان ئەوێت ئامون خوای ئێمەیە ئامۆن پاشای خویەکانە دەنگی خەڵکی بەڕادەیەک بەرز بۆ کە ئەدوت هەموو پشت و بەردەکانی تەبەز لەگەڵیاندا هاوارەکەن و جەماوەرەکە بە دەنگی بەرز ئەیانوت ئامۆنمانەوێت ئەی فیرعەونی درۆزن بۆ خوایەکەمانت سەرنگون کرد؟ هەڵگرەکانی کەژاوەکە بە ڕادەیەک لەم دەنگانە ترسان کە یەکسەر وەستان، بەڵام ئەفسەرەکەیان نەیانهێشت و کەژاوەکە بەرەو دەرگای پەرستگەی نوێ کەوتەڕێ، لەو کاتە خەڵکی بەنەعرەتەی ترسناکتر لە نەڕەی شێر کەوتنەڕێ و ڕێگەیان لە کەژاوەکەی فیرعەون گرت و دوایی بارودۆخەکە بە شێوەیەک ئاڵۆز بوو کە نازانرا چ کەسانێ لە چ جێگاکدا ئەجەنگان و تا ئەو شوێنەی چاوم بڕیە کرد و ئەم توانی ببینم لە نێوان خەڵکی و سربازەکاندا شەڕێک دەستی پێکرد کە زۆر بێبەزەیانە بوو سربازەکان بەنەیزە و شمشێر ژن و پیاویانە کوشت و خەڵکی بە چێرد و دار و برد کەوتنە گیانی سربازە ڕەش و سپیەکان و هەر کە سەربازێکیان ئەکەوتە بەر دەست یەکسەر ئەیانکوشت، بەڵام کەس بەردی بۆ فیرعەون نەئەهەویشت، چونکە فیرعەون وەکو باو و باپیرانی خۆی لە خۆرەوە هاتبوو، تەنانەت کەس نەیەوێرا بیر لەوە بکاتەوە کە بەردیش لە فیرعەون بگرێ. بینیم فیرعەون لە ناو کەژاوەکەیدا هەڵسا و بە بێ ڕەچاوکردنی کەسایەتی و شکۆمەندیەکەی بە دەنگی بەرز بە سەربازەکانی وت، دەست هەڵگرن، خەڵکی قەتڵوعام مەکەن، بەڵام سەربازەکان بە شێوەیەک سەرقاڵی جەنگ و خوێن ڕشتن بوون کە گوێیان لە دەنگی فیرعەون نەبوو، فیرعەون کە ئەیزانی هیچ مەترسیەک هەڕەشە لەو ناکات چونکە ئەیزانی کەس بەرامبەر بە ئەو نیازی خراپی نیە، بە بێ مەترسی دیمەنی شەڕی نێوان خەڵکی و سەربازەکانی ئەبینی، یەک چرکەش هاواری ئامونمانەوێ ناوەستا و خەڵکی ئەوەندە توڕەیی دایگرتن، کە بەرەو جێگای نزیکان و هاوڕێکانی فیرعون واتە و شوێنەی ئێمە لێ دانیشت بوون هەڵمەتیان هێنا و ویستیان ئێمە بکوژن. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕامەت پێشکەشکار پەسەند بفەرمونون